وحبیبنا محمد وعلی آله وأصحابه أجمعین ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار لە خزمەت قورآن و سنەتی پێغەمبەردا صلی الله عليه وسلم لە خزمەت قولی زانایانی ئیسلام و فەقیه و مجتهدەکانی ئەم دینە لە زنجیرە باسێکدا کەوا یەخە بە هەموو کەسێک دەگرێ و تووشی هەموو ماڵێک دەبێ زنجیرە باسێکمان دانا لەژێر باسی تەعزیە و پرسە لە ئیسلامدا لە بەشی سێمی ئەو وتارەدا کە ئەمڕۆ بەشی سێمی پێشکەش دەکەین پشتیوان بەخوای گەورە باسی ئەوە دەکەم کە ئینسان گومانی لەوەدا نییە کە ژیان چۆن خۆشی تێدایە بێ گومان ناخۆشیشی بە هەمان شێوە تێدایە ژیان هەر وەکو خۆشیەکانی زۆرن ناخۆشیەکانی زیاترن مسلمانیش دەبێت چۆن لەگەڵ خەڵکانی دەوروبەریدا لەگەڵ مسلماناندا ئینسانێکە لە کاتی خۆشیدا دۆستیانە چونکە هەموو کەس لە کاتی خۆشی و فەرەحی و بووندا دۆستی زۆرن گرنگە لە کاتی تەنگ و چەڵەمە و موسیبەت و مرد و لێمردنیشا خەڵکێک هەبێ دۆستی بێ و بە دەوری بێ. ئەم ئادابە کۆمەڵایەتیە لە ئیسلامدا کە تەعزیە و پرسەیە شتێکی زۆر جوانە. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم کە سەرمەشق و ڕابەر و چاوساغ و مامۆستای ئێمەیە خەمی هەموو کەسێکی خواردووە. ئەچینە شاری مەدینە و لە سەردەمی سەعادەتی پێغەمبەراین صلی اللە علیه وسلم خۆشەویست تازە تەشریفی چۆتە ناو شاری پیرۆزی مەدینە خەڵکی دەستە دەستە بۆ بەخێرهاتن و بۆ زیارەتی دەچوونە ماڵەکەی کە لە ماڵی ئەبوو ئەیوبی ئەنساریدا بوو ئەفەرمێ، ئەوەی کە لە دەستیان بهاتایە لە خۆراک و لە پۆشاک و لە ڕایەخ بۆ ماڵی پێغەمبەریان دەبرد صلی الله علیه وسلم بۆ ئەوەی باربویەکی بۆ بکەن و هەندێک ڕاخەر و پێویستی ماڵەکەی بۆ دابین کەن چونکە خۆشەویستی خوا بە تاقە سەڵتە زەلام دەرچوو بوو لە ماڵەکەی خۆی لە مەککەوە ئەفەرمێ ئافرەتێکی دڵسۆز ئافرەتێکی دیندار ئافرەتێک کە هاوسەرەکەی وەفاتی کردبوو و هەندێ مناڵی بێ باوکی نازداری لە پاش بەرجێ مابوو دەستی مناڵێکی دە ساڵانەی خۆی گرت ناوی ئەنەس بوو چوە ماڵی پێغەمبەر صلی الله علیه وسلم بەخێرهاتنی کرد و فەرمووی دوعای خێرمان بۆ بکەی خۆشەویستی خوا بە ئومێدی خوا لە بەڵا و مصیبەتی دنیا و قیامەت بە تەشریفی تۆ کە هاتوویە شارەکەمان ڕزگارمان بووە و من بەڕاستی هیچم شک نەبر بۆ ماڵی جەنابتی بێنم وەڵڵاهی ئەم مناڵەم هێناوە سەیرم کردوە جەنابت کوڕێکت نیە ئەولادێکت نیە بەخێراتنی میوانێک بکە ئاوێک بگێڕێ نانێک دابنێ پێویستێکی بازاڕت بۆ جێبەجێکە ئەم مناڵەم هێنا پێشکەش بە تۆ بێ پێغەمبەری خوا خزمەتکاری ماڵی جەنابت بێ لە ژیری ئەم ئافرەتە کە بیری کردەوە ئەم کوڕە دواڕۆژی خێر دەبێ بەڵام تخوای پێغەمبەری خوا دوعای بۆ بکە پێغەمبەر هەر لەوێدا دەستی بەسەری مناڵە دەساڵانەکەدا هێنا کە ناوی ئەنەس بوو فەرمووی یا ڕەبی خوایە تەمەنی زۆر درێژکەی سەد ساڵ زیاتر ژیا فەرمووی یا ڕەبی خوایە ئەوەندەی سەروەت و سامان بەسەرا بڕێژی کە ئەمڕۆ لە لای ئەم دایکە پیرەی ئەوەی نەبووە کە لە ماڵەوە بەڕەشڕێکی لە ماڵ بێتە دەرەوە دەفەرمێ بوو بە دەوڵەمەندترین کەس فەرمووی یاڕەبی خوایە ئەولادی زۆر بەنسیب بکەی زیاد لە سەد نەوەی خۆی زیاتر بینیەوە هەر سێ دوعاکەی پێ ساسان بۆ گیرا بوو فەرمووی یاڕەبی خوا بەهشتی خواش جێگای بێ ئەو دوعاشی بە بێگومان بۆ مسۆگەرە ئەم مناڵە لە ماڵی پێغەمبەر صلی الله علیه و سلم شەو ڕۆژ مایەوە دە ساڵی ڕێک خزمەتی پێغەمبەری کرد ئەفەرمێ ڕۆژێکیان پێغەمبەری خوا صلی سەلەم شاهدی مەوزوعەکەی ئێمە ئەوە بوو کە خەمی هەموو کەسی دەخوارد سەیری کرد ئەو مناڵە غەمبارە پارەی دراوەتێ حتا چۆتە بازار گیرفانی کوم بۆ سەیرکا پارەکەی پێنەماوە غەمبارە وا ئەزانێ هەموو سەروەتی دنیای لە دەست چووە کە ئەو یەک دوو فلسەی ئەو زەمانە پێی بووبێ پێی نەماوە ئەو یەک دوو درهەمە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی ئەنەس ئەوە چییە یا ذو الاذنین هەی دوو گوێ ئەفەرموو مناڵەکە دەستی بۆ گوێ برد کە وشەکەی بەلاوە سەیر بوو هەی دوو گوێ ئەمە علەمانی لوغە دەفەرموو مەدحی تێدایە چونکە گوێ ئامێری وەرگرتنە یعنی هەی مناڵە گوێ ڕایەڵەکە کە بە هەردوو گوێ قسە دەبیستی و لاسار نی و گوێ نەبیست نی هەمە مەدحە لەولاشەوە مناڵەکە دەستی بۆ گوێ بێت دەبێت گوێی چیان بێت دوو گوێ دەفەرمێت دەستی کرد بە پێکەنین و خەفەتەکەی لێ بیرچووە بەو قسە خۆشەی پێغەمبەر صلی الله علیه وسلم ئەم ئەنەسە مناڵێکی بچکۆلە نەبوو عمری سێ ساڵ بوو ئەویش مناڵی نازدار و بێباوک بوو لە دوای باوکی لەدایک بوو بوو ئەفەرمێ ناوی عومەیر بوو بولبولێکی هەبوو پێغەمبەر صلی اللە علیە و سەلەم هەموو جارێک کە دەچوو سەردانی دەکردن برای ئەم مناڵە خزمەتکاری ماڵی پێغەمبەر بوو صلی اللە علیە و سەلەم کە دەفەرمێ هەموو جارێ یاری بە بولبولەکە دەکرد و زۆر پێی خۆشحاڵ بوو کوچۆلەکەیەک بولبولێک ئەفەرمێ ڕۆژێک خەبەری هێنا ئەنەزوتی عومەیری برام زۆر خەفەتبارە ئەی خۆشەویست فەرمووی بۆ کتی وەڵا بولبولەکەی مندار بۆتەوە خۆشەویستی خوا لە ماڵی خۆیەوە چوو بۆ ماڵی ئەم مناڵە بچکۆلەیە تەمەنی سێ ساڵە فەمووی یا ئەبا عومەیر ما فعل النغیر دەب ئەبو عومەیر بۆ مۆجی ڕەبولبولەکە چۆن باڵی دڕادەوەشان ئا چۆن دەڕۆی چۆن قونە قونی دەکرد مناڵەکەش وڵا ئەی پێغەمبەری خوا ئاوای دەکرد ئاوا هەڵدەبەزیەوە دەڕۆی باڵی ئاوا لێ دەکرد و هەتا پێغەمبەر هێنایە پێکەنین و خەمەکەی لەبیر بردەوە ئەمە ئەگەر دڵدانەوە بۆ مناڵێک لە ئەنجامی مردنی بولبولێکە سونەت و ڕێبازی پێغەمبەر بێ سەلەم ئەی ئەگەر کەسێک ئازیزێکی لەدەست بچێ ئەی ئەگەر کەسێ هاودەمێکی ژیانی لەدەست بچێ ئەی ئەگەر کەسێ هاوسەرێکی وەفات بکە ئەی ئەگەر کەسێ دایک و باوکی جگەرگۆشەی پارچەیە لە جگەری لەدەست بچێ ئەی ئەمە ئەبێت چ خێرێکی گەورە بێ ئینسان لەو کاتەیە بچێت دڵخۆشی بداتەوە و بەدەمیەوە بێ و لە خەم و ئازارەکانی کەم کاتەوە بە بێگومان ئەوە لە باسی تەعزیە و ئەجری تەعزیە لە وتارەکانی جمعەکانی ڕابردوودا لەو دوو وتاری ڕابردوودا چەند حەدیسی پێغەمبەرمان صلی الله علیه وسلم لەو بارەوە خوێندەوە دووبارەی ناکەمەوە بەڵام گرنگ ئەوەیە ئەم شەیطانە فێڵمان لێ نەکا ئەم خێرەمان لەدەست نەدا شەیتان ئەوەندە فێڵبازە، ئەو شەیتانە لەعینە ئەوەندە دوژمنی ئەم مرۆڤەیە، ئەم نەوەی ئادەمەیە، ئەگەر زانی خێرەکە هەر دەکەی، دەزانێ تا زەوازی لێ ناهێنی وا لێ دەکا بە بێ شەرعی بیکەی، بۆی ئەجر لای خوا دەست نەکەوێ. ئەڵێ نوێژ هەر دەڵێ تازە نوێژکەرە هەر نوێژ دەکا، بەڵام لە نوێژە ئەوەندەت خەتەرە و خەیاڵە دەباتە ناو دڵەوە بۆ خۆت نەزانی چت تۆ چۆن سەلام داوەتەوە. ئەم تەعزیەیەش کە ئەم ئەجرە گەورەی هەیە ئەو شەیتانەش لە هەموو کەس زیاتر دەزانێ ئەجری خوا چەند گەورەیە ئەیەوێ کارەکانی ئەم مسلمانە شەرعی نەبێ کارێکمان پێ دەکا ئەو تەعزیەی کە دەیکەین ئەو ئەجر و سەوابەمان دەست نەکەوێ چونکە خۆشەویستانم برایانی ئیماندار خوشکانی بەڕێز و ئازیز هەر کارێک کە ئینسان دەیکا بۆ ئەوەی پاداشتی قیامەتی دەستکەوێ دوو مەرجی هەیە هەزار ڕەحمەت لە فەقیه و زانای ئیسلام فوزەیلی کوڕی عیاض دەفەرمێ ئەگەر دەتەوێ لە هەر کارێکە ئەجر و پاداشت دەستکەوێ ئەبێت دوو تای تەرازوت هەبێ بەو دوو تای تەرازوە لا سنگ بێ نابێ یەکەمیان لله دووەمیان وعلى سنة رسول الله یەکەمیان مەبەستت خالصا مخلصا لەبەر ڕەزامەندی خوا بیکەی بە بێ ریا بە بێ هیچ مەبەست و مەرامێک و هەدەفێک دووەمیان پێغەمبەری ئەکرەم صلی الله علیه وسلم شەرع چۆنی فەرمووە ئاوا جێبەجێی کەی ئەوە دڵنیا بە بەو دوو باڵە ئەجرەکەت مسۆگەرە ئەینا زۆر کەس هەیە کە ئەڵێ من کە لە تەعزیا دەچم زۆر دادەنیشم وەڵی لای مامەوە نانم خواردووە وەڵی مەبەستم خێر بووە بەخوا شەو چومەوە هەتا درەنگ دانیشتوم ڕاست دەکەی جەنابت پیاوێکی بەڕێزی ئافرەتێکی بەڕێز و خاوەن حرمەتی لە کاتی خۆتت گرتووە بە نێتی خۆت نێتەکەت پاکە ئیخلاست نواندووە چاکەت کردووە بە حسابی خۆت بەڵام علەمای ئێمە لە شەرع فەرمویانە فەلا یەکفی حسن النیەتی و ئیخلاص القصدی تەنها نێتی پاک و دەروونی چاک بۆ خۆی کافی نییە بڵێ کە دەبمە خاوەنی مسۆگەر و مسۆگەری چاکە و بۆیە ابن مسعود قولێکی زۆر جوانی هەیە هەزار ڕەحمەتی لێبێ کە فەرموویەتی کەم من مرید للخیر لن یصیبه چەند کەس هەیە دەیەوێت تووشی خێر بێ نێتەکەی بۆ خێرە بەڵام چونگە بە پێی شەرع نایکە ئەجری لای خوای دەست ناکەوێ نێتەکەت خێرە بەڵام چونکە مەرجی دووەم کە لەسەر سنەتی پێغەمبەر صلی الله علیه وسلم نایکەی با نێتەکەشت خێر بێ ئەم نێتە خێرە دادن نادا لە یوسیبه نایکێکی هەدەفەکە ناڤێکی چونکە پێغەمبەری خوا صلی الله دەبێ هەنگاو بە هەنگاو شوێنی کەوی لێت لادا لە صراطی مستقیم کە خوا فەرمووی ئەو صراطە مستقیمە لە نوێژە داوای دەکەی لات داوە صراطی مستقیم پێغەمبەر فەرمووی ئەم خەتەیە کە من دیاری دەکەم چوویتە ئەو دەوە ئەو دیوەوە هەر ماڵوێرانی ئەم دیوت کرد هەر ماڵوێرانی زیادە ڕەویت کرد هەر ماڵوێرانی کەم ڕەویت کرد هەر ئەجر دەست نەکەوتووە تعزیە بڵێی نییە ئەی خۆشەویست صلی اللە علیە وسلم ئەی ئوممەتی ئیسلام من ئێوەم خستۆتە سەر شەقامە ڕێگەی شەرع شەریعەت واستە ڕاستە ڕێگاکە شەریع دەڵی فلان شتە شەرعیە یعنی ڕێگای ڕاستی ئیسلام ئەوەیە خوار و خێچی تیانە خوا دەفەرمێ ئەو شەریعەتەم بۆ داناون خستومنە سەر شەقامە ڕێگەکە خوا و پێغەمبەرتان ناسی و قورئان و شەرع لەبەر دەستاندایە مەرجە شەرعەکانی تەعزیە خۆشەویستانم گوێی بۆ بگرن خاڵی یەکەم لەبەر خاتری خوا بچی دووەم نان نەخۆی ناچمەوە سەری دووبارەم کردوتەوە سێیەم دانیشتنت بۆ دڵدانەوەی خاوەن مردوو بێ لە تەعزیەدا دانیشتنەکەت بۆ دڵگرانکردن و ئازاردانی نەبێ بۆیە بچی تۆ دڵی ئەو بدەیەوە کارێکی وانەکەی ئەو مەبەستی بێ دڵی تۆ ڕابگرێ و لێت عاجز نەبێ و حای نەچێ لە پرسەکەیە ئەها تەعزیە ئەوە خاڵی هەدەفەکەیەتی ئەمجا دانیشتن باسی ئەوەم کرد پێغەمبەر صلی الله علیه و سلم کوڕەکانی وفاتیان کرد ئیبراهیمی کوڕی لە مدینە وفاتی کرد سێکسی وفاتیان کرد هیچ جعفر وفاتی کرد شهید کرا حمزه مامی شهید کرا ڕۆژێک لە ڕۆژان لەسەر قبرانەوە بڵاوەی لێکراوە لە ماڵی پێغەمبەر مزگەوتی پێغەمبەر دانیشتن نەکراوە خۆشەویستی خوا بۆ خۆی وفاتی کرد ساعتی تعزیه بۆ دانەندراوە هەر چوار خولەفای ڕاشیدین وەفاتیان کرد تەعزیەیان لە مزگەوت و لە ماڵێ بۆ دانەندراوە ئەمە حەقە دەگەڕێینەوە دوای سەردەمی ئەوان ئێمە دەڵین شافعی مەسەبین ئیمامی شافعی کە سەرمەسهبی ئێمەی میلەتی کوردە لە کتێبەکەی خۆیدا کە بە دەستی پیرۆزی خۆی نووسراوە کتێبی ئەلئوم مجلدی یەک لاپەڕەکەی 1940 هەر کەسێ دەوێت تەماشایکە ئەفەرمێ زۆر بەلامەوە ناپەسند و بێشەرعێ خەڵک لە ماڵ و لە مزگەوتێ دانیشێ وە تەعزیە ئەوە قسەی ئیمامی شافیعیە لە دوای ئیمامی شافیعی سەیری کتێبی المجموعی ئیمامی نەوەوی مجلدی پێنج صحیفەی دوو سەد و حەفتا و سێ سەیری شێخ ئیبن حەجەر لە تحفەدا کە دەڵێن کتێبی ئیبن حەجەر بەناوبانگترین کتێبی شەرعیە لە مەزهەبی شافیعیدا ئەفەرموون هەر کەسێ دەیەوێ خێری دەستکەوێ بچێ نوێژی مردوو بکا و بچێتە سەر قەبران لەسەر قەبران تەعزیە و دڵدانەوەی خاوەن مردوو بکە لەسەر قەبرانەوە دەبێ خەڵک بڵاوەی لێ بکا هیچ کەسێ نەچێتەوە لە ڕێگا تووشی بووی سەر تەعزیەی لێ بکا لە دوکان تووشی بووی تەعزیەی لێ بکا لەسەر زەعات و کشتوکاڵ تووشی بووی لەناو سارە و سەر وڵاخ تووشی بووی بڵێ خوا لە مردوەکەت خۆش بێ ڕەبی خوا جزا داتەوە نابێ کەس دانیشێ ئەمە قسەی شەرعە بەڵام لە مەزهەبی ئیمامی حەنەفیدا عالمەکانی مەزهەبی ئەبو حەنیفە واتە بۆ خۆی نا ئیمامی ئەبو حەنیفە عولەماکانی دوای ئەو لە مەزهەبی ئەودا دەفەرموون لا بەأس بالجلوس فی غیر المسجد ثلاثة ایام للتعزیە قەی ناکا ئەگەر دانیشتن بکرێ بۆ تەعزێ و پرسە سێ ڕۆژ زیاتر نەبێ لە سێ ڕۆژ بەڵام نابێ لە مزگەوتا بێ نابێ لە حەرەمی مزگەوتا بێ لە ماڵێکا لە شوێنەکا دانیشن للرجال دون النساء بەس بۆ پیاوان ژنان بەشداری تێدا نەکەن من غير ارتكاب محظور بەبێ بوونی هیچ بێ شەرعیەک ئەبێ بێ شەرعی ئەوەیە دەفەرمێ قورئان خوێنێک دانیشێ بە پارە قورئانی بخوێنێ فاتیحە لە دوای فاتیحە و کابرای یەک و دووی دەژمێرێ هەر گاڵتە نەعوزویلا بە فاتیحاکەش دەکا نابێ نان حازر کرێ و مەجلیس بڕازێتەوە هەموو ڕۆژە سفرە ڕاخرێ ئەمەشی تێدا نەبێ ئەمجا ئەم سێ ڕۆژە دروستە لە شوێنەکە خەڵک دانیشێ علەمای دوای ئەوان ئەوە یەک بە یەک بە کتێبەکاندا هاتوومە خوارەوە سەلەفیەکانی ئەم سەردەمە شێخ ساڵح ئال شێخ دەفەرمێ عەبدولعەزیزی کوڕی بن باز کە موفتی سعودیە بوو لەم ساڵانە وەفاتی کرد پیاوێکی نابینا بوو موفتی هەموو وڵاتی ئیسلامی بوو ئەفەرمیان لێم پرسی قوربان ڕئیس چییە لەسەر تەعزیەی ئەمڕۆ فەرمووی لەبەر ئەوەی تەعزیە لە ئیسلامدا هەیە و ئەمڕۆش خەڵکەکە وا بەرفراوان بۆ فتواکەی زۆر بەجێ و جوانە وەکو زمانی ئیمامی شافعی ئەوانە نەماوە بەڕاستی کابرا بچێتەوە سەر دوکانێ دەبێ مانجێک لە جیاتی مشتری بەس خەڵکی بەڕێکا بڵێ خوا لێی خۆش بێ خوا جزاتەوە بەخێر بێ کابرا بچێتە سەر زرعات هیچی بۆ ناکێڵدی لە دروێنە و فەلاحەتی بۆ ناکرێ لەبەر ئەوە مادام الوسیلە للمشروع مشروع ئەمە قسەیەکی شەرعە هەر شتێ مشروع بێ ئەوەی ڕێگایە بۆ ئەو مشروعەش ئەویش ڕێگای پێدراوە پێم خراپ نییە خەڵک لە شوێنەکە کۆ ببنەوە دانیشن بۆ ئەوەی خەڵک بە مەبەستی تەعزیە و دڵدانەوە بچن سەردانیان بکەن بە شەرتێ لە بێ شەرعەکانی کە بە دوور بێ ئەمە یەعنی ئەم قەولەی بۆ ئەمڕۆ ئێمە دەتوانین عەمەلی پێ بکەین ئەم دانیشتنە ان شاء اللە بێ شەرعی نابێ بەڵام بەو مەرجانەی دواتریش کە باسیان دەکەم بەڵام تەعزیەخانە ئێمە ئێستا زۆر شانازی بەوە دەکەین شانازی بەوە دەکەین ئای لە پیرەمەگرونا هەموو مزگەوتێ تەعزێخانەی خۆی هەیە بەڵام بەداخەوە نازام ئێمە ناگەڕێینەوە بۆ خزمەت شەرع ئەهوای خۆمان زاڵ کردو بەسەر شەریعەتدا ئەمە ئێمە شانازی پێوە دەکەین ئەم هەموو پارە لە تەعزێخانە سەرف دەکرێ دە لە کتێبە شەرعیەکاندا دەفەرمێ حاکمی وەخت ئەگەر مسڵمان بێ واجبە شۆفڵ بەرێ و کرێکار بەرێ و تەعزێخانەکان بڕوخێنێ چونکە دروست کراون بۆ ئەوەی شوێنێکی شتێکی تیا بژێڕدرێ کە شەرع ئەمری پێ نەکردووە عولەمای دوای ئەوان فەرموویانە قەیناکە ئەگەر لە شارێکی گەورەدا یەک دانە پیاڵ درێتەوە لە مەنتیقەیەکە یەک شوێن هەبێ ئەویش نابێ ناوی تەعزێخانە بێ ها لە شەرعا چ دەفەرمێ ناوی هۆڵێک بێ خەڵک بۆ شەکراو خواردنەوە ڕووی تێکا بۆ مناسبەت و بەخێراتنی میوان و وەفدێک ڕووی تێکا ئەگەر تەعزێش بوو خەڵک چێ لەوێ دانیشێ یعنی ئەم پیرەمەگرونە ئەگەر یەک شوێن هەبێ لە ناوەندی شارە کیفایەتە فعلا کیفایەتیشە کابرا ئەڵێ ئەگە دوو تەعزێی کە هەبوو جا با دە تەعزێ هەبێ ئەی تۆ ئەوانە هەموو برای یەکتر نین هەموو خزم و کەس و کار و ناسیاوی یەکتر نین قەیچەکە هەموو با بەیەکەوە دانیشن لەوێ بۆ خەڵکیش کار ئاسانی ترە ئەوەی تری دەبێ هەمووی بڕوخێ علەما دەفەرموون ئەمە قسەی شەرع ڕەمز جەنابت بڵێ مامۆستا نەمان بیستووە من بۆ قیامەتی خۆم بە تۆی دەڵێم نابێت لە ئەرزی مزگەوت تا تەعزێخانە هەبێ ئەوە لیژنەی فتوا لە سلێمانیە ڕاوێژم بەوانش کرد فەرمویان فعلا ئەوە قسەی شەرع ڕاستە نابێ لە ئەرزی مزگەوت تا تەعزیەخانە دروست بکرێ نابێ کابرا ئەرز وەقف کا بڵێ وەڵای ئەو دوو ڕەقەمە لە باوک و دایکمەوە بۆم بەجێ ماون تخوا بیکەن بە تەعزیەخانە بۆی خەڵک ئەرکی لەسەر سوک بێ نابێ ئەرز وەقف کرێ بۆ تەعزیەخانە مەگەر شارەوانی حکومەت بۆ خۆی شوێنێک دابین کە ئەوەندە شەرعیە لە ناو پیرەمەگر و ناشارەوانی هۆڵێک دروست کە ئەویش بۆ شەکراو خواردنەوەش ببێ و ئەگەر تەعزیەش بوو گەلێک شاری کوردستان ئەوەی تێدا هەیە هەم هۆڵێکی گەورەیە پێڵن هۆڵی بۆنەکان هەر بۆنەیەک هەبوو محافیزێک وەزیرێک دێ بۆ ئەو شارۆچکەیە خەڵک لەوێ پێشوازی دەکەن و قسەیان بۆ دەکا ئەگەر شەکراو خواردنەوەش هەبوو دەچن و ئەگەر تەعزیەش هەبوو هەر دەچنەوێ ئەمە بێ شەرعی نییە ئەمە بێ شەرعی نیە لەبەر زەرورەتی ئەم ڕۆژگارە و پارەی مزگەوت نابێت لە تەعزیەخانە سەرف بکرێ وەڵڵاهی هەموو جار ئێمە جاری وایە تووشی بێ شەرعی بووین ئەگە پارە لە مزگەوتە من گوتم خەڵچینە دوای ئەم جمعەیە پارە کۆ دەکەینەوە بۆ مزگەوت نابێت دینارێک مادام تۆ بە ناوی مزگەوتەوە داوتۆ لەو تەعزیەخانە سەرف بکرێ نابێت نابێت دینارێک بە ناوی تعزیە مزگەوتەوە کۆ بکرێتەوە بخرێتە تعزیە و بلۆشیش تعزیەخانەی پێ بکڕدرێ ئەمە هەمووی بێ شەرعیە کە بەداخەوە ئێمە چونکە پرس بە شەرع ناکەین ئەمجا لەوە بێ شەرعیتر ئەها ئێمە بەداخەوە لەم شەرعە چەند بێ ئاگاین دەگەڕێی لە لادێ بگەڕێ لە شار و شارۆچکە بگەڕێ تەعزێخانەکە خۆشترە لە مزگەوتەکە تەعزێخانە دەچی سیحەتێکی کراوە پەنجەرەی ئەلەمنیۆم ڕێک و پێک تەبەدۆر کراوە سورەیەلی هەڵواسراوە هەمووی کاشی کراوە هەمووی ئەرزەکەی کاشیە مزگەوتەکەش جاڵجاڵۆکە لێی داوە هەر بۆیاغیشیش ناکرێتەوە هەر بۆنگۆرەوی لێدا دەستکوژێک کە دەچێت تەعزیخانەکەی دڵت دەکرێتەوە کە وەختی نوێژ دەچێت مزگەوتێ قەبز و ناخۆش دڵت دەگیرێ ئەمەش یەکێکە لە بێشەرعیە گەورەکان لەناو حەوشەی مزگەوتیشا دروست کراوە کابراش کە پارەی بۆ داوە ڕەنبێ وەی زانی بێ قیامەتی خۆی مسۆگەر کردووە هەر ئیشێک بە پێی شەرع نەیکەی وا مەزانە قیامەتت مسۆگەر کردووە هەر ئەسڵەن نابێت تەعزیە لەناو مزگەوتا بێ ئەوەی چەند ساڵ ئێمە کردومانە ئەمە بەس لەم وڵاتەی ئێمەدا هەیە ئەینا هەموو ئەوانەی کە خاریج گەڕاون لە هەموو وڵاتی دنیادا بگەڕێ تەعزیەخانەیەک لە مزگەوتا دەست ناکەوێ و کەسیش ناچێ کابرا خێمەیەک هەڵدەدا یان لە ماڵێکا بۆ خۆی لە شوێنەکە دادەنیشێ و تەعزیەی خۆی لە ماڵی خۆیان بەڕێوە دەبا و خەڵکیش ئەوەندە ئازاری نادا ئەمجا بەڕێزان ئێمە مردوو پەرستی زیندوو کوژین باشە من دەپرسم ئێمە لە جیاتی ئەوەی ئەم هەموو تەعزێمان ئێستا وای لێ هاتووە هەموو ڕەئیس عەشیرەتێک دەبێ مزگەوتێکی هەبێ بە ناویەوە هەبێ هەموو قەوم و خێڵێک دەبێ مزگەوتی خۆی هەبێ هەموو گەڕەکیش دەبێ مزگەوتێکی خۆی هەبێ هیچ شی اعتراف بە هیچی ناکا دەی شەرعی خۆش دەفەرمێ نابێ وابێ باشە لە جیاتی ئەو تەعزیخانانە کە خەڵک هەر دروستی یەکردن یەک تەعزیخانەی گەورە هۆڵێکی گەورە لە ناوەندی ئەم شارۆچکەدا دروست بکرا هەموومان ئیستیفادەمان لێ نەدەکرد باشە لە جیاتی ئەوە ئەو تەعزیخانانە بکرا بە بازاڕ و دوکان باشتر نەبوو تخوا دە کوڕی گەنج بچێ دوکانی تیادانێ ئەو کاتە مامۆستای مزگەوت و ئەهلیش بەسەریان مسەیتر دەبێ نایەڵم عەرەقی تیادانێ نایەڵم بلیاردی تیادانێ نایەڵم بێشەرعی تێدا بکات چونکە لە ژێر سایەی مزگەوتەکەی مندایە و ئەو کرێیەشی هەموو پێداویستیەکانی مزگەوتی دەفع دەکرد و کەس محتاج بە دینارێکی خەڵک نەدەبوو و دەیان خەڵکی ڕێک و پێ کاسپی تێدا دەکرد و لە چواردەوری مزگەوتەکە خۆیان پێویستیەکانی شێکری دەچەوە ماڵش تخوا لە تەعزێخانە باشتر نییە ها شەرع دەفەرمێ ئەمەیان باشترە لە ئەمەیان کەچی ئێمە دەڵێن چونکە شەرعی خوا وای فەرموو ئەمەیانمان پێ بەدینییە بەڵام ئەمەیانمان پێ بێ شەرعیە بۆیە ضرورە بگەڕێنەوە هەر خێرێکت کرد هەر کارەکت کرد خوا پرس بە شەرعی خوا بکە ئەمجا بیکە بۆی ئەجری قیامەت تۆ بۆ خوای دەکەی با ئەجری قیامەت نەفەوتێ ئەم تەعزیانەی ئەمڕۆ بەم دەستورە ناشەرعین بەم بەڵگانە یەکەم ئەم تەعزیانە ناشەرعین چونکە هەمومان دەڵێن گوڵای ژیرمان خواردو بە دەست تەعزیەوە ها فریا ناکەوین لەم لا ڕادەکەی ئەو لا لەقیز دەچێت لەو لا گلەیی لێ دەکرێت لەو لا دەبێت سوێند خۆی بەخوا نەمزانیوە وەڵی فریان نەکردم عوزر بێنیەوە دەخوا دەفەرمە وما جعل عليكم في الدين من حرج ئەوەی بارگرانی بێ لە ئیسلامدا خوا دەفەرمە بۆ ئێوەم دانەناوە هاش تعزی ئەمڕۆ چونکە بۆ یەکەم بۆ خوا زۆربەی نایکەین دووەمیان بەپێی شەرعی خوا نایکەین هەموو ژیانمان بۆتە ناڕەحەتی ئەوەی ڕادەوەستێ هەر بێزارە ئەوەی دەچێ هەر خۆی بە بێزار دەزانێ بەڵام ناچاریشە دەبێ هەر بچێ تعزیە بۆ سێشتە یەکەم ئەجر و پاداشتێک بە نسیبی خۆت ببێ دووەم بە چەند وشەیەکی جوان دڵدانەوەی خاوە مردوو بکەیت سێم دوعا بۆ مردووەکە بکەیت دە تعزیەی ئەمڕۆ سەیری کە بەڕێزەکەم بزانە داخۆ ئەمانەی تێدانیان نا ئەو خەڵکەی کە دەڵێ یا ڕەبی خوا لێی خۆش بێ ئەم دوعانە گیران لای خوا ئەگەر لە زمانێکی پاک و دڵێکی بە قوڵەوە بێ خۆشەویستمان صلی الله علیه وسلم دەفەرمێ أيما مسلم شهد له أربعة بخير أدخله الله الجنة فەرموودەی صحیحە و لە بوخاریدا هاتووە هەر کەسێ چوار کەس بە دڵ و بە ژیان بە بێ ڕیاوتیان یا ڕەبی خوا لێی خۆش بێ خوا لێی خۆش دەبێ اللە اکبر چوار کەس بە دڵ و بە گیان بڵێن یاڕەبی خوا لێی خۆش بێ وەڵڵاهی ئافرەتی چاک بوو وەڵڵاهی پیاوی چاک بوو وەڵڵاهی کوڕی چاک و پاک بوو وەڵڵاهی خوا دەفەرمێ لێی خۆش دەبم بەس بە شەرتێ بە دڵیانەوە بێ نەک کابرا ئەوەکە خوا لێی خۆ عەفووی کا جارێک لە سلێمانی لە تەعزیەکە ئاگام لێ بوو کابرا هەستا عەفووی کا بەڵام چی عەفووی کا ناوی خوای نەدێنا پێی زۆر بوو بڵێ خوا عەفووی کا عەفووی کا نازانێ چی عەفووی کا ئەو عەفووی کا زەید و عەمر عەفووی کا یعنی پێی زۆر بوو وشەی ناوی خواش بەکار بێنێ کابرا بەڵام بەڵام ئایا ئێمە پاداشمان دەوێت ئەمڕۆ بۆ خۆمان نەوەڵا پێت دەسەلمێنم کەسمان بۆ پاداش ناچین جەنازەکەەوە لە مزگەوتە بە خەڵکەکە دەڵێن ڕەحمەتی خواتان لەبێ لە بەردمی مرد و شۆرەکە ئەو ناوحەشە جارە بۆ سەد کەسی لێ بووە هاوار دەکەین ڕەحمەتی خواتان لەبێ ئەوە بەلوعە ئەوە سەراوە ئەوە هەموو پاک و خاوێنێک تخوا دەست نوێژەکەتان وەگرن پەلە ناکەین با نوێژی جەنازە بکەین هەر یەکەی بەلایەکە فرتە و جرتێتی بۆی خۆ بدزێتەوە لە نوێژەکە ئەڕۆی بۆ سەر قەبران نیوەی هەر ئامادە نیە لە مزگەوتەکە خۆی ئەزێتەوە نایە بۆ سەر قەبرانەکە بۆ نوێژی جەنازەو بۆ سەر قەبرانەکە خەڵک مشتەری نیە کەچی خەریکە سارەکەی وەردەژێڕێ بەس ئەوەندە فریای تەعزیەکەی کەوێ بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم کە دەفەرمێ پاداشتی خوات دەوێ دوو شل لەگەڵ مردووە بکە یەکەم نوێژی لەسەر بکە بە جەماعەت ئەزانی نوێژی جەنازە چەند ئاسانە باوەڕ کە لەو نوێژە ئاسانتر نییە هەر چوار اللە اکبر بکەی و لە دڵی خۆتا دوعای بەخێری بۆ بکەی نوێژی جەنازەیە خۆ ئەگەر لەگەڵ جەماعەتا بیکەی هەر خێری تەواو نابێ حەدیسەکە لە سلسلەی ئەحادیس صحیحی ئەلبانیدا بە صحیح هاتووە ئەفەرمێ قیرات بە قەدەر دوو شاخی هەرە گەورە یعنی ئەو پیرەمەگرونە ئەو قەندیلە سیرکە هەمووی ئەجر و چاکە و خێر بێ و پارە بەخشین بێت و بەخشی بێتت بەقەدەر ئەو دوو شاخی پیرەمەگرون و قەندیلە لە ڕۆژی قیامەتا دەخرێتە سایتە تەرازوەکەت ئەگەر نوێژ لەسەر کرد بەقەدەر کێوێک ئەگەر لەگەڵیان شوێ سەر قەبران تا ناشتیان بەقەدەر دوو شێو ئەجر و پاداشت بۆ دەنووسرێ زۆر دڵ خۆش بە کوڕە خۆی بۆ بکتە بەشداری نوێژی جەنازە بکەی تخوا ڕام ئەگە پاداشتی خوات دەوێ خۆت بکتە و مەمنون بە بەسارەکەت بەشداری سەر قەبران بکەی فەرقی ئەم و ئەویش مەکە ئەمە دەوڵەمەند دەیان هەژار و ناسیاو یان نەناسیاوە ئەگە پاداشتت دەوێ چاولێ خەڵک کەم پاداشتی بەخوای ناوێ بەڵام بۆ تەعزیەکە خەریکە سارەکەی وەردەگێڕێ بۆیان چونکە بێ شەرعی زۆر بۆی بەپەلەیە دووەم، ئەگەم مردووەکەت خۆش دەوێ، تۆ لەبەر خاتری ئەوەی کە ئەم مردووەت دەبێ خۆش بوێ بۆیە دەچی بۆ تەعزیە، وەڵڵاهی مردووەکەت خۆش ناوێ بۆیە نوێژی جەنازەی لەسەر ناکەی، چونکە ئەگەر ئەو مردووەت خۆش بوێ دەبێ گوێ لە پێغەمبەر ڕاگری صلی اللە علیە وسلم، خۆشەویست دەفەرمێ، ما من مسلم یموت فیقوم علی جنازته اربعون رجلا لا یشرکون بالله شیئا الا شفعهم الله فیه، هەر کەسێ وەفاتی کرد و مرد و جەنازەیان دانا لەوێ چل پیاو لەسەری وەستان و نوێژی مردویان لەسەر کرد خوا دەفەرمێ دوعاکانتان ڕەت ناکەمەوە لێی خۆش دەبم چل پیاو جاری وایە سی و هەشت کەسە دوو کەس ئەگەر تۆ مردوەکەت خۆش دەبێ بەو دوانە بەو نەفەرە دەبوو بە چل کەس حەدیسەکە دەهاتە جێگا ودفمل حديث دوما ما من مؤمن يموت فيصلي عليه ثلاثة صفوف من المسلمين إلا أوجب هەر کەسێ مرد و سێ سەف لە موسڵمانان جا بۆیە ئەگەر نۆ کەسیش بوون تکام وایە لە هەر شوێنێک هەموون بیکەن بە سێ سەف سێ کەس سێ کەس ڕاوەستم بۆی سێ سەفەکە حەدیسەکە بێتە جێ دەفەرمێ ئیلا خوا دەفەرمێ بۆم واجب کرد بە هەشتم بۆ واجب کرد چونکە ئەوانە شایدی حەقی بۆ دەدەن کە موسڵمانە چونکە لە ڕای خوا ڕانوێژی مردووی لەسەر دەکەن جا تخوا بێوەفایی نیە بەرامبەر بە مردوو تۆ لەوێ نوێژی لەسەر ناکەی کەواتە ئەو مردۆت خۆش ناوێ ئەو خێرت بۆ مردوەکە نەویست کە نوێژی مردوو ناکەیت خۆشەویستان ئەمە بە نسبەت تەعزیەوە ئێمە ئەگەر داشنیشین با هەوڵدەین هاوکاری بۆ یەکتر بکەین ئەنجا بۆ دڵی زیندوەکە نییە زۆرجا بۆ دڵی زیندوەکە نییە واللهی دڵی زیندوو ئەزانی بەچی دڵنەوایی دەکرێ کە ئەو وەختەی لە مزگەوت جەنازەکە لە دڵگەرمیایە و لە ماڵەوە هێناویانەتە دەرێ و جەنازەکە لەبەر دەستیایەتی واللهی دڵنەواییەکەی شەرع فەرموویەتی بەوە دەکرێ تۆ ئامادەبی ئەگەر ڕوانی سەد کەس نوێژی جەنازە لەسەر مردووەکەی دەکەن هەر یەکسەر تەسکینێکی بۆ دێ وەڵایی کە چوە سەر قەبران و ئەو ناوە بەر نەدەکەون لەبەر خەڵکی وەڵایی بەوە تەسکینی بۆ دێ وەڵایی زۆر کەس دەبینی بەداخەوە دە کەسمان دەست ناکەوێت نوێژی لەسەر بکەین کە دەشتێ سەر قەبران پانزە کەست دەست ناکەوێت چونکە کوڕ و کەس و کارەکەی کابرا فەقیرە بەڵام دوایی مەسئولێکی خزمی هەیە لەم لاولاوە لە هەولێر و دووە گوزاخۆوە دێ چونکە دەڵێن فڵان کەس لە تەعزێکەیا ڕاوەستاوە ئەمجا بەر ناکەوێت خۆ تازە ئەو دڵی شکاوە بەخوا تازە دڵی بەو تەعزیە خۆش نابێت چونکە کەس دەزان لەبەر خاتی ئەو نەچووە ئەگەر لەبەر خاتی ئەو بۆیە خۆت دەکوتا بۆ مزگەوت بۆ نوێژی جەنازەوە بۆ سەر قەبران بەوە بەوە سکونایی دڵی دەهات بۆیە شەرع هەو دوانەی فەرموو ئەوەی تری لەبەر خاتی فڵان کەس دەی کە فڵان کەس ئەوی هەر لەبیر نەبوو ئێستا لەبەر عەیبە لە تەعزیەکەی ڕاوەستاوە تەعزێی پیاوان با ببێ، بەڵام با هەوڵ دەین یارمەتی یەکتر بدەین. دەستوورێکی جوانە وا خەریکە بڕیار دەدرێت لای ئێمەش بخرێتە دوای نیوەڕوان و ئێمە دەرگای مزگەوتیش لە کەس داناخەین لە حاڵەتێکا من تکام وایە تخوا تەعزیەکانتان با هەر دوای نیوەڕوان بێ بۆ هەموومان کارئاسانییە بۆ هەمووتان بۆ هەموومان بەتایبەتی وا بەرەو بەهار و کۆتایی زستان و هاوینێکی درێژ دوای نیوەڕۆ بەقەدەر ڕۆژێکی پاییز دەبێ ئەگەر خەڵکێکیش زانی مەکانەکەی وانیە ئێمە ناڵێن فەقیر و دەوڵەمەند هەیە لە فەقیریان هەیە لە فەقیریان یەک خۆدەی هەیە خەڵکیش هەر دەچێ ناڕەحەتی دەکا کە هات پەنای بۆ مزگەوت هێنا من دەرگای لەسەر داناخەم خەڵکێکی شەیە لەبەر دەوڵەمەندی و کەسداری ئەویش پەنای بۆ مزگەوت هێنا هەر دەرگای لەسەر داناخەم بەڵام فەرقی فەقیر و هەژار و دەوڵەمەند ناکەین بەڵام هێشتا تکام وایە با وەکو شوێنان وردە وردە هەنگاو بنین سەرەتا قورسە دەشکەوێتە سەر ئێوەی بەڕێز تکام وایە هیچ کەسێ بەیانیان نەچێ بۆ ماڵی خاوەن مردوو تخوا بەوە یار بەمە هەنگاوەکەمان سەر دەکەوێت کەوا هەموو مامۆستاکان باسیان کردووە منیش ئەمە لەم جومعەیە باسی دەکەم بەوە هەنگاوەکە سەر دەکەوێت تۆ ناچاری نەکەیت ڕاوی بنێیەوە بۆ مزگەوتێ لە ترسان نە کورسی بەرکەوێ نە حەوشۆ بان بەرکەوێ نە ماڵە دراوسێ بەرکەوێ کە کەسمان نەچوین ئەو کاتە ڕاست دەکەی لە جیاتی ئەو نیو سعاتەی بەیانیش هەڵگرە وەرە لە مزگەوتێ لەگەڵی بوەستە وەرە لە مزگەوتێ لەگەڵی دانیشە وەرە کاتەکەت بە مزگەوت بەخشە بۆ هەردوو لا دڵخۆشیەوە بۆ هەردوو لە مەجلیسەکە زوانتر دەڕازێتەوە قەدر و حرمەتێکە بۆ هەموو لایەکمان و دڵدانەوەیش خۆشترە ئەمە تەعزیەی پیاوان تەعزیەی ژنان ئەنجا ئەی ئەوەی شەوانە دەچێتەوە پەنا بەخوا تۆرە کابرا ماندووە باشە شەوێ بۆ وازی لێ نانی لە نوێژی عیشا ئەرێ نەچی ماڵی فڵان کەس جا لەوێ دەست دەکرێ بەس گەرە کێشان ئەبێ کابرا چا بگێڕێ ئاو بگێڕێ چا دەڕژێ ئاو دەڕژێ ماڵ وێران دەبێ خەڵک سەرمایەتی فەقیرە دایان کوڕی گەنجی وەکو ئەم بەڕێزانە پێیان عەیبە دانیشتنە بێ لەو حەوشە سەرمایەدا بوەستن هاوینە گەرما لەبەر گەرما بوەستن با تەعزیەی شەوانە تەرک کەین وەڵای ئەوەندە کافیە ئەوەندە کافیە کە لە مزگەوتێ بەیەکەوە بووین لە دوای عەسرەوە با لێی گەڕێین بۆ دەرەجە و ئەقریبای نزیکی خۆی لەوێ تۆ خواحافیزی بکەوە بڕۆ شەوێش مەچۆوە ئەمە کار ئاسانیە تەعزیەی دووەم تەعزیەی ژنانە ئەمجا ئێستا بەڵاکە لەوەدا پەیدا بۆ خەڵک بە پیاوانیش واز نایەنێ لەسەر قەبران خەڵک خێمیەوەتی مامۆستا خێمەکەی مزگەوتێ نەگیراوە بە قوربان لەبەر تەعزیەی ژنان تەعزیەی ژنان من ناڵێم تەعزیەی ژنانیش نەبێ ها شەرع هەموو شتێ بە پێوەری خۆی دادەنێ ئەفەرمێ ژن عاتیفەی زۆرە ژن بە سۆزترە کە مردووی لێ دەمرێ کە مێردی دەمرێ کە کوڕی دەمرێ کە باوکو دایکی دەمرێ کە خوشک و برای دەمرێ کە خزمی دەمرێ جێگای خۆیەتی چەند ئافرەتێکی بە قەدر و حرمەت و سەرسپی قسەزانی ڕێک و پێکی بە حرمەت بە دەوریەوە بن خزمەتی ماڵەکەی بۆ بکەن ئاگایان لە ماڵەکەی بێ تاڵان نەکرێ خەڵک دزی لێ نەکەن نانیان بۆ حازر کەن ئەمە زۆر ئەجرێکی گەورەیە بەڵام ئایا ئەم تەعزیەی ژنان هەبووە پێشتر بەڵێ من ناڵم تەعزیە ژنان نەبووە حەدیسەکە دەفەرمێ پێغەمبەری خوا صلی الله دەگەڕایەوە لە سەفەر بێ لە مزگەوت بێ تووشی فاتیمە خانی کچی بوو فەرمووی فاتیمە گیان لە کوێ بووی فەرمووی بابە گیان وەڵاهی ما ئەخرەجەکی یا فاتیمە فەرمووی اتیت اهل هذا المیت فترحمت الیهم میتهم او عزیتهم به وەڵایی ماڵی فڵان کەسی ناسیاومان ئەو دراوسێمان مردویان لێ مرد بوو چوم دوعام بۆ مردوەکەیان کرد و دڵدانەوەی زیندۆکەشم کرد ها تەعزیەکە چەند دوو وشەیە دوعام بۆ مردوەکەیان کرد و دڵدانەوەی زیندۆکەشم کرد مادام کچی پێغەمبەرە دڵیان پێی کراوەتەوەو زۆر کارێکی بەجێ بوو پێغەمبەر دەستخۆشی لێ کرد و نەهی لێ نەکرد و ئافرەت زۆر عاتیفیە حەزرەتی فاتیمە بەو هەموو ئیمانە گەورەییەوە کە یەکێکە لە ئافرەتە هەرە گەورەکانی بەهەشت کە پێغەمبەر صلی الله علیه و سلم لە سەرە مەرگا بوو ئەفەرمێت چوە لایەوە و دەستی لەسەری پێغەمبەردا زۆر تایەکەی بەشتیم بوو پێنجا سەلەم وردە وردە عەلامەتی مردنی لێ دیار دەکەوت فەرمووی خۆی بۆ نەگیرا فەرمووی وا کەڕبە ئەبەتاه ئەی هاوار بابە گیان دەردت چەند گرانە و ئازارت چەند زۆرە پێنجا سەلەم فەرمووی لەیسە عەلا ئەبیکی کەڕب بعد اليوم فاتیمە دڵنیا بە لە چەند دەقەی داهاتوودا لەمڕۆ بەدواوە باوکت جارێش کە ئازار نابینێتەوە باوکە گیان بەهەشت جێگاتە ان شاء اللە و گەیشتی بە بەهەشتی خوا یا ابتاه الی جبریل ننعاه بابە گیان دەبێ خەبەری مردنت بە جبریلی ئەمین بگەیەنین بڵێن جبریل تازە تەواو جارش کە نایتەوە بەسەر زەوی و خەبەری ئاسمان بێنی تازە پێغەمبەری ئاخری زەمان وەفاتی کرد پەیوەندی نێوان ئەرز و ئاسمان پچڕا فەرمووی بۆ ئەوە دەگریم ئەو بەرەکەتە جارێش کە لە ئاسمانەوە نایە ئەو جوبرەئیلە دەبێت پێی بڵێین جوبریل گیان ئەی ڕەفیقی غار ئەی ئەو ڕەفیقەی هەوەحیت بۆ هێنا ئەی ئەو ڕەفیقەی لە هەموو ڕەمەزاناندا هەموو جارە بە خەتمی قورئان لەگەڵ پێغەمبەرا دەور دەکردەوە ئەی ئەو جوبریلەی ئەم ساڵ لە ئاخر ساڵی سەرەمەرجا دوو جار دەوری قورئان لەگەڵ پێغەمبەرا کردەوە کۆتایی پێ هات خوا حافیزت بێ نامان بینی نات بینینەوە بەرزنی ئەرز و ئاسمان کۆتایی پێ هات ئەنەس دەفەرمێ کە گەڕاینەوە فاتیمە ئەوەندە پەشێو حاڵ بوو فەرمووی فەرمووی ئەطابت ئەنفسکم ئەن تحسو على رسول الله التراب ئەوە چۆن دڵتان هات ئەنەس چۆن دڵتان هات چۆن دڵتان بەرایدا چۆن چاوتان بینا چۆن دەستان خاکەنازی کرد خۆڵ بکەنە سەر لاشەی نورینی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم وتمان فاتیمە گیان ئەوە سوننەتی حەیاتە ناکرێ ئەبێ حەد چی خۆشەویستێکت هەیە لە خاک دروست بووین بە پێغەمبەرانیشەوە بچینەوە ناو ئەو خاکە کەوا لێی لەدایک بووین بەڵێ ئافرەت مافی خۆیەتی ناڕەحەت بێ وەخ سنەت و خێرە خەڵکانێک بە دەوریەوە بن و دڵنەوایی بکەن و لەو کاتەیە بڵێن ڕازیوە بە قەدەری خوا ناشکوری مەکە سەبر بگرە ئارام بگرە بە تەنیا بەجێ نەهێڵن بەڵام بەڵام ئایا تەعزیەی ئەمڕۆی ژنانی ئێمە وایە خوشکان لەگەڵ ئێوە مەبزانن وایە ئێوە دەچن بۆ تەعزیە نەخێر بەم بەڵگانە تەعزیەی ژنانی ئەمڕۆ دروست نییە یەکەم تەعزیە یعنی دڵدانەوە هەموو جار ئەوە دووبارە دەکەمەوە وشەکەەوە خۆی بەکاربێنە دڵدانەوە ئایا خاوەن مردوو من لە ئێوە دەپرسم بەڕێزان بە ژن و بە پیاوی ئەم مزگەوتەوە تا خاوەن مردوو دڵی بە کێ دەکرێتەوە ئەرێ دڵ بە کێ دەکرێتەوە بە خۆشەویستت بە کەسی نزیکت، بە ناسیاوێکی دڵسۆزت، بە کەسێ پێشتر پەیوەندیت لەگەڵیا هەبووبێ، عەلاقەت لەگەڵیا هەبووبێ، هاتوچۆی ماڵت هەبووبێ، بە دەمتەوە بووبێ، بە دەمیەوە بووبی. ئافرەت سیلسیلە دەبەستێ لەم سەری شارۆچکە بۆ ئەو سەر، دەڕوا، دەپرسێ، ئەرێ ماڵی تەعزیەکە لە کوێیە؟ جا توخوا تۆ تا ئێستا ماڵی کابرا نەدیوە، نازانی لە کام گەڕەکەیە، بەڵام بیستووتە، بیستووتە کەوا تەعزیە هەیە. ئەڕۆی گەڕەک بە گەڕەک دەپرسی هەتا ماڵەکەی دەدۆزیەوە دە توخوا بۆ وازی لێ ناهێنی وەڵڵاهی خێرە سەری لێ تێک دەی بڵێی بڕۆ دوو قاتع بەو لاوەیە بۆی ئەوەندە بە پێ بسوڕێتەوە هەتا ئێوارە دێتەوە تەعزیەکە تەواو بێ ئەگە تۆ قەت هیچ پەیوەندێکت لەگەڵ ماڵی فڵان کەسان نەبووە هەر ماڵەکەی نازانی وەڵڵاهی دڵی پێ ناکرێتەوە دڵی بە بەو لێی گەڕێ با چوار دۆستی خۆی لە دەوری بێ کە لە دنیادا دڵیان بە یەک کراوەتەوە دووەم، ژن کە دەچێت بۆ تەعزیە دەبێت بۆ دوو مەبەست بچێت وەکو فاتیمەخانی کچی پێغەمبەر صلی اللە علیه وسلم یەکەم بۆ دڵدانەوە بۆ زیندوو دووەم بۆ دوعا بۆ مردوو کەچی ئەمڕۆ کە دەچێت نەک دڵی ناداتەوە هەیە تۆزێ دڵنەواییان هاتووە بەمە کرد دەست دەکات بە گریان برینەکان دەخولێنێتەوە جارشکە و بابەڕۆ دەست پێ دەکاتەوە هەتا ئەو نەچۆ زۆر مەجلیسەکە هیادی و باشە لە جیاتی دڵیان بداتەوە ئەچێ بەمە کردە گریا و مەجلیسەکە گەرم دەکاتەوە هەیە بۆ کات بەسەربردن دەچێ عەتاڵ و بەتاڵ دەرگای لێ دادەخا و منداڵ لە کۆڵان بەڕەڵایە و مێردی قوڕبەسەر دێتەوە نە نان هەیە و نە ئاو هەیە و میوان دەچێت دەرگا قفڵ دراوە وەڵا فڵان کەس لە تەعزێیە خۆی چووە خەسووی چووە داکی چووە خوشکی چووە منداڵەکانیش ئەوە خۆی دەبا ئەخمە چ ضرورەتێکی تێدایە واللهی دەچێ بەس بۆ کات بەسەر بردن بەڕێزێک ئەهلی ئەم مزگەوتە ئێستا لەوانی لێرەدا دانیش پێ وەڵڵایی پێی کوتم کوتی برایەکی جوانەمەرگمان برایەکی بەڕێزمان وەفاتی کرد دایکم بۆ خۆی گوێی لێ بوو ژنێک بە ژنێشکە بە پێکەنینەوە دەیگوت یا ڕەبی خوا لێی خۆش بێ وەڵڵای بە سای ئەم تەعزیەوە تێر قسە بووین و دەمێک بوو یەکترمان نەدیبوو ئەنی چۆن لە تەعزیەکەیا تێر قسە دەبێ خوا لێی خۆش بێ چانێەوە مرد ئەینای من نەمان دەتوان یەکتر بینین ئەما کەواتە تۆ کوا ئەوە دڵدانەوە تا ماوە چاو لێ لە دڵی دەرناچێ تۆ بە پێکەنینەوە وا دەڵێی ئەچێ لە جیاتی دوعا بۆ مردووەکە بکە دوعایەکی خێر بکە بڵێ خوا لێ خۆش بێ خوا بە بەهەشتی شاد کە لەو دەپرسێ و کراست بە چەندی کڕی و عیارەکەی گوارەکەی گوێت عیارە چەندە ئەمجا هەیە بۆ خۆنواندن دەچێ واللهی وبالله ئەمە ڕاستە بازنشکاوێکی هەبێ ئەڵقەوە مستیلەیەکی هەبێ بەدە بەخۆیان دەکا بۆی خەڵ بڵێن ئەوە ژنی فڵان کەسە و کچی فڵان کەسەوە هەموو ئاڵتونەی پێوەیە یعنی وایە زانێ بۆ حەفلە دەچێت کە خۆی دەڕازێنێتەوە بۆ ئەوەی کات بەسەر بەرێ بۆ هی چوار قسە بیستێ ئەمجا خەڵک هەیە لە جیاتی دڵدانەوە لۆمەیان دەکا ئەڵێ ماڵی فڵان کەس کوڕە هەر نەدەگریان وەڵا ژنەکانیان یەک تۆز خەمیان نەبوو نە بە خۆیان دەشێشا و نە فرمێسکیان هەڵدەوەران خەڵک هەیە لە ترسان دەگریا فەقیرە دڵە دوایی لۆمەم دەکەن خەڵک دڵەن نەگریاوە ئەمە چاو ئەمە کوا ئەمە کوا لە شەرعی خوادا جێگای دەبێتەوە سێیەم هیوا هەیە لە تەعزیەدا لە جیاتی ئەوەی دڵنەوایی بکە خەڵک بێزار دەکا وەڵڵاهی خەڵک بە ئاشکرا دەڵێ لە تەعزیەی ژنان بێزارم موسڵمانانی بەڕێز ئەمە قەزیەیەکە ئەمە ڕوو لە هەموومان دەکا وەڵڵاهی ئەمە واقیعەکە بۆیە لەسەری دەڕۆم خوتبە درێژ بێ هەر دەبێ باسی کەم و تەواوی بکەم خەڵک بە ئاشکرا دەڵێ لە ژنان بێزارم دەڵێ ماڵەکەم وێران دەکا و هەموو ژنە ڕووی تێکا لە چاوی پیسی دەترسێ لە نفوسی پیسی دەترسێ فەقیرە لە ترسان هاوار بۆ مزگەوت دێنێ خێمەکەم دەنێ لەو سەر جادە ڕەقە خێمە هەڵدەدا بۆ ژنان بەڵکو وە کۆڵم ببنەوە نەیەن بۆ مزگەوت بۆ ماڵەوە بەڵکو ماڵ و حاڵم وێران نەکەن لە ترسانا واللهی دەڵێن لێت بێزارم لەو سەر جادە ڕەقە جادەکەش دەگرم بەس بۆی ژن ڕوو لە ماڵەکەم نەکا واللهی بە ڕەشڕێکیشت پێ ڕەوا نابینێ واللهی لێت بێزارە کێ لە ئێوە بە ئێمەی نەکوتە توخوا مامۆستا لە جومعە باسی تەعزیەی ژنان بکەن کوڕە واللهی هەر خورام وەڵڵاهی خەڵک هەبوو وتویەتی لە زستانا دوو ڕۆژ بەس عەلاگە قوڕاویمان کۆکردۆتەوە کە ژن پێڵاو و نەعلەکانی تێکردو لوای حەوشەکەمان بۆ خاوێن نەدەبۆوە ماڵ و حاڵمان وێران بوو خەڵک هەبوو ماڵەکەیان تاڵان کرد لە تەعزیەی ژناندا بەخوا ئەرە وەڵڵاهی لەو کاتەیا قوڕبەسەرە مردووی لێ مردووە دزی ژن لە ماڵەوە چووە دزی لێ کردووە کانتۆری شکاندووە ژنەکەت بۆ دەنێری پێویست ناکات بۆ دڵ تەعزێ یعنی دڵ دانەوە هەیە تەعزێی کردووە احترامم بۆ ئافرەتانی سەرسپی دایک و نەنکی منن بێ حرمەتی بە ناوی پیرێژن ناکەم چونکە ئەوانە دایک و نەنکی ئەمەن هەیە پیرێژنەیەکە لێی بێزارە لە تەعزێیە لە کۆڵ خۆی دەکاتەوە ئەو پیاوەی کە لەم مەجلیسەیا شایدە لەم مزگەوتەیا سا چاوم لێیەتی واللهی وباللهی سوێندی خوار کوتی لەناو ئەم شارۆچکەی پیرەمەگرونەدا تەعزەیەک بوو دراوسێیانە وتی سێ پیرێژنیان هێنان و کردیان ئەو دیو حەوشەوە یەک هەفتە دوای تەعزیەکە کەس لێ نەدەپرسینەوە ئەخە پوری ئێوە کەس و کاتان والله کاکە نازنێ بۆ کوێ بڕۆین هێنابوویان لەم بازارە بەڕەڵیان کرد کوتی نەوەک بمرێ بەسەرماندا تووشی دوای تووش خوێنیشمان لێ بکەن یعنی تۆ ئەم کابرا بۆ لێی بێزە بە لێی بێزارە دەگەڕێدا خۆ تەعزیەیەک لە کوێ بۆی بەرێ کوتی یەک هەفتە ئێمە دوای ئەو تەعزیە پێیانەوە گرفتار بووین قۆخین و بیبە بەسەر ئاو و نانی بەدەمەوە کەوت چاوی نابینێ دوای لەناو بازار بە ڕەڵان کرد و نازان چیان لێکردن ئەمە ئەمە ئەمە لە شەرعی خوادا جێ دەبێتەوە ئەمە دڵدانەوەیە بەڕێزان با واز بێنین خوشکە بەڕێزەکەم تۆ کە خەڵک لێت بێزار بێ بۆ حورمەتی خۆت دەشکێنی بۆ دەچی بۆ ژێر ئەو خێمە شڕە بۆ لە ماڵە دانانیشی برا بەڕێزەکەم کابرا بە تۆ نەزانێت تخوا دەبێت گلەی لێ بکات لەسەر ژنەکەت ڕامەکە هەر سارە هەڵکە با دەگەڕێ کۆڵان بە کۆڵان تا تەعزیری ژنانیش دەدۆزێتەوە کە خۆت چووی کافیە ئەگەر دۆستت بێ وەڵڵای کافیە ئەگەر خزمی هەرە دەرەجە نزیکتە ژنەکەشت بەری کەس گلەی لێ ناکا ئەگەر پێشتر خزمێ دۆستایەتەکەت هێندە بەتینە برای گیانی بە گیانین بە بەیەک نانتان نەخواردووە وەڵایی ژنەکەت هەفتەیەکیش نەبێ پێم ناخۆش نییە قەیناکە بەڵام نە دەیناسی و نە دەنناسێ نە ماڵی دەرگای کردوویەوە نە دەرگات کردووەتەوە ئەی دۆ بۆ پیرێژنەکەتی پێ بەخێو دەکەی دە وازی لێ بێنە وازی لێ بێنە با لە ماڵ حاڵەکەی خۆیدا با چوار ئافرەتی بەڕێزی سەرسفی تعزیه لێ بکەن و ئەم باسەش لێرەدا کۆتایی پێ دێنم کۆتایی پێ نایە دەبێ هەڵیگرم بۆ وتاری داهاتوو ئینشاءاللە لە زنجیرەی چوارەما لە باسی تعزیەدا حکمە شەرعیەکانی تعزیه هێستا زۆری ماوە هێستا زۆری ماوە چ بکەین لە تەعزیەدا ان شاء اللە ئەوەشتان بۆ باس دەکەم یا ربی خوایە لە شەرعی خۆت شارەزامان کەی یا ربی خوایە ئەو کارانەی دەیکەین و مەبەستمان ڕەزامەندی